بەناوی خودای بەخشندە و میهرەبان. چەند پیتێک لە سەرەتای هەندێ لە سورەتەکانی قورئاندا هاتوون ژمارەیان چواردە پیتە نیوەی کۆی پیتەکانی زمانی عەرەبین بۆ سەلماندنی ئیعجاز و مەزنی و گرنگی قورئان کە لە توانای هیچ کەسدا نیە بەو پیتانە کتێبێکی ئاوا بێ وێنە دابنێت بە ڕاددەیەک هەتا گەر هەموو گرۆی ئادەمیزاد و جن کۆببنەوە بۆ ئەو مەبەستە بێگومان ناتوانن هەروەها چەندەها نهێنی تریشی تێدایە زاناکان لە هەندێکی دواون، هەندێکیشیان وتویانە، هەر خودا خۆی زانایە بە نهێنی ئەو پیتانە. هاتنە خوارەوەی ئەم قورئانە لە لایەن خودای باڵادەست و شارەزا و زاناوەیە. هەمیشە ئەو زاتە لێ خۆشبووی گوناهە، وەرگری تەوبە و پەشیمانییە لە بەندە گوناهبارەکانی، تۆڵە سێنەرە، زۆر بە سەختی لە یاخی بوان و ستەمکاران، دەسەڵاتدارە و خاوەن و بەخشێنەری ناز و نیعمەتەکانە، هیچ خودایەک نییە جگە لەو، سەرەنجامیش هەر بۆ لای ئەوە. هیچ کەس لە بەرامبەری ئایەت و فەرمانەکانی خوداوە موجادەلە و دەمەدەمێ ناکات جگە لەوانەی کە بێ بڕوا و خودانەناس بوون، ئەی پێغەمبەر، کەواتە دەسەڵات و سەرمایە و هێزیان فریوت نەدات، پێش ئەمانیش، کافرانی مەککە و ئەوانەی لە دوایان دێن، قەومی نوح و گەلێ دەستە و گرۆی تریش باوەڕیان بە پێغەمبەرەکانیان نەدەکرد، هەر گەلێک پەلاماری پێغەمبەرەکەی دەدا تا دەستگیری بکات و ئازاری بدات و لە بەرنامەکەی لای بدات هەروەها مجادلە و دەمەدەمێیان دەکرد بۆ ئەوەی حەق داپۆشن و نەیهێڵن جا منیش پێچامنەوە و لە ناوم بردن بڕوانن چۆن تۆڵەیەکم لێ سەندن ئابەو شێوەیە بڕیاری پەروەردگاری تۆ ئەی محەممەد چەسپا بەسەر ئەوانەدا کە خوددا نەناس و بێباوەڕ بوون بەڕاستی ئەوانە نیشتەجێی دۆزەخن ئەو فریشتانەی کە عەرش و تەختی پەروەردگار هەڵدەگرن ئەوانەشی کە بە دەوریدا دەسوڕێنەوە تەسبیحات و ستایش و سوپاسی پەروەردگاریان دەکەن ئیمان و باوەڕی زۆر بەهێز و دامەزراویان پێیەتی داوای لێخۆشبوونیش دەکەن بۆ ئەوانەی کە باوەڕیان هێناوە دەڵێن پەروەردگارە ڕەحمەت و میهرەبانی تۆ زانست و زانیاری تۆ هەموو شتێکت پێگرتۆتەوە کەوابوو خۆش ببە لەوانەی کە تەوبەیان کردووە و لە گوناهەکانیان پەشیمانن و شوێن بەرنامە و ڕێبازی تۆ دەکەون، هەروەها لە ئاگری دۆزەخیش بیانپارێزە. پەروەردگارا بیانخەرە ئەو باخ و باخاتەی بەهەشتی عەدنەوە کە بەڵێنت پێداون، هاوڕێ لەگەڵ ئەو کەسانەدا کە چاک و خوداناسن لە باوک و دایک و هاوسەران و نەوەکانیان، بەڕاستی هەر تۆ خودایەکی باڵادەست و دانای، لە تۆڵەی هەموو گوناهەکان بیانپارێزە، خۆ هەر کەسێک لە تۆڵەی گوناهەکان بپارێزیت لە ڕۆژی قیامەتدا ئەوە ئیتر تۆ ڕەحمت پێکردووە، هەر ئەوەشە سەرفرازی و سەرکەوتنی گەورە و بێ سنوور. بێگومان ئەوانەی کە بێباوەڕبوون لە قیامەتدا بانگیان لێدەکرێت کە ڕق و خەشم و قینی خودا زۆر زیاترە لە ڕق و خەشم و قینتان دژ بە یەکتر، چونکە کاتی خۆی بانگ دەکران بۆ ئیمان و باوەڕ کەچی ڕێبازی کوفرتان بەرنەدەدا و لەسەری بەردەوام دەبوون کافران لە وەڵامدا دەڵێن پەروەردگارە تۆ دەسەڵاتت بێ سنوورە دوو جار ئێمەت مراندووە و دوو جار ئێمەت زیندوو کردوتەوە مەبەست نەبوونی پێشهاتنە دنیاە کە جۆرە مردنێکە و ئەو مردنەش کە دەیزانین ژیانی دنیا و زیندووبوونەوەی قیامەتیش دوو جۆر ژیانە ئایا چارەسەرێک، ڕێبازێک، نییە بۆ ڕزگاریمان؟ ئێستاش ئەو بارودۆخەی کە تێی کەوتوون بەهۆی ئەوەوەیە، بەڕاستی کاتێک بانگەواز بکرێت بۆ پەرستنی خودای تاک و تەنها، ئێوە باوەڕ ناهێنن، خۆ گەر هاوەڵی بۆ بڕیار بدرێت و ڕێبازی یەکخوداناسین کەنار بخرێت، ئێوە باوەڕ بەوە دەهێنن، ئێستاش فەرمان هەر فەرمانی خودای بەرز و بڵند و گەورەیە بۆ جیاکردنەوەی ئیمانداران لە بێباوەڕان ئەو خودایە بەردەوام بەڵگە و نیشانەی دەسەڵاتداری خۆیتان نیشان دەدات لە ئاسمانیشەوە ڕزق و ڕۆزیتان بۆ دادەبەزێنێت وەک باران هەوا جۆرەها تیشک کە دەبنە سەرچاوەی ڕۆزی کەسیش یاداوەری وەرناگرێت و بیر ناکاتەوە جگە لەوانەی کە دەگەڕێنەوە بۆ لای ئەو زاتە ئەو کاتە ئەی ئیمانداران ئێوە هەر هانا و هاوار بۆ خودا بەرن و ملکەچ و فەرمانبەرداری ئاین و بەرنامەکەی ئەو بن ئەگەرچی کافر و بێبڕواکان پێی سەغڵەت بن و پێیان ناخۆش بێت ئەو پەروەردگارە پلەوپایەی زۆر بڵندە خاوەنی تەختی فەرمان ڕەوایەتی تایبەتی خۆیەتی ئەو زاتە وەحی و نیگا بە فەرمانی خۆی دەنێرێت بۆ هەر کام لە بەندەکانی کە بیەوێت قورئان ڕۆحە چونکە ژیان بەخشە بە عەقڵ و دڵ و دەروون بۆ ئەوەی خەڵکی بترسێنێت لە ڕۆژی بەیەک گەیشتنەوە گەیشتنەوەی ڕۆح بە جەستە گەیشتنەوەی ئادەمیزاد بە کردەوەکانی ئەو ڕۆژە هەموویان بەدەرەوەن ڕووت و ڕەجاڵ نهێنی و ئاشکرا وەک یەکە هیچ شتێکیان لە خودا شارەوە نییە ئەوسا پەروەردگاری مەزن دەفەرموێت ئەمڕۆ پاشایەتی و فەرمانڕەوایی شایستەی کێیە؟ کێ خاوەنی هەموو ئەم بوونەوەرەیە؟ کەس نییە وەڵام بداتەوە خۆی دەفەرموێت هەر هەمووی بۆ خدای تاک و تەنها و خەشمگیرە ئەمڕۆ هەموو کەس پاداشتی کار و کردەوەی خۆی وەردەگرێت ئەمڕۆ هیچ جۆرە ستەمێک لە کەس ناکرێت بەڕاستی خودای گەورە بە خێرایی لێپرسینەوەکان ئەنجام دەدات چونکە هەموو شت لای ڕوونە ئەی پێغەمبەر بیان ترسێنە و ئاگایان بکە لە ڕۆژە نزیکەکە ڕۆژی قیامەت کاتێک کە دڵەکان دەگەنەگەر و غەمگینی و پەژارە و تەنگانە دڵ و دەروونی خودانەناسان بە تەواوی داگیر دەکات هیچ دڵسۆز و پشتیوانێک بۆ ستەمکاران نییە کەس تکا کار و غەم خۆریان نییە تا قسەیەکی ڕەواجی هەبێت و تکای لێوەربگیرێت هەمیشە خوددا دادوەری لەسەر بنچینەی حەق و ڕاستی ئەنجام دەدات ئەوانەی جگەل لەو زاتە هاواریان لێ دەکەن هیچ دەسەڵات و داوەریەکیان لەدەست نایەت بەڕاستی هەر خوددا خۆی بیسەر و زانایە ئایا ئەوە بەسەر زەویدا نەڕۆیشتوون تا تەماشا بکەن و سەرنج بدەن سەرەنجامی ئەوانەی پێش ئەمان چۆن بوو چیان بەسەر هات ئەوانە لەمان زۆر بەهێزتر بوون و جێ دەست و شوێنەواریان زیاتر لە زەویدا ئاشکرا بوو جا ئەوە بوو خدا بەهۆی گوناهەکانیانەوە لە ناوی بردن کەس نەیتوانی لە سزای خدا بیان پارێزێت و پەنایان بدات و ڕزگاریان بکە ئەو بارودۆخیان بۆیە بەسەرداهات چونکە بەڕاستی کاتی خۆی پێغەمبەرەکانیان بە چەندەها بەڵگە و نیشانەی ئاشکراوە ڕاستیەکانیان پێڕادەگەیاندن کەچی بڕوایان نەکرد و باوەڕیان نەهێنا ئینجا خدای گەورە لە ناوی بردن و پێچانیەوە چونکە بێگومان ئەو خدایە بەهێزە و تۆڵەسەندنەوەی زۆر تونند و بە ئێشە لە بێ باوەڕان سوێن بە خوددا بەڕاستی ئێمە موسامان ڕەوانە کرد هاوڕێ لەگەڵ چەندەها بەڵگە و نیشانەی ئاشکرادا بۆ سەر فیرعەون و هامان و قاروون بەڵام ئەو ستەمکارانە وتیان جادووگەرێکی درۆزنە جا کاتێک هات بۆ لایەن و هەموو ڕاستیەکی بۆ سەلماندن بە بەڵگە و مۆجیزەی ئاشکراوە کە لەلایەن ئێمەوە پێی بەخشرا بوو فرعون و دار و دەستەی فەرمانیان دا و وتیان ڕۆڵەی نێرینەی هەموو ئەوانە بکوژن کە باوەڕیان هێناوە و لەگەڵ موسادان ئافرەت و کچەکانیان بهێڵنەوە بۆ کارەکەری بەڵام خەیاڵیان خاوە لە کاتێکدا پیلان و تەڵەکەی بێباوەڕان هیچ نییە تەنها سەری لە سەرگەردانیەوە دەردەچێت ئینجا فرعون وتی وازم لێ بهێنن با موسا بکوژم با هەر هاوار لە پەروەردگاری بکات چونکە بەڕاستی من دەترسم کە دین و ئاینتان بگۆڕێت یاخود دووبەرەکی و خراپە و شەڕ و شۆڕ لە وڵات و سەرزەویدا بەرپا بکات موساش وتی بێگومان من پەنا دەگرم بە پەروەردگاری خۆم کە پەروەردگاری ئێوەشە لە هەموو لوت بەرز و خۆ بەزلزانێک باوەڕی بە ڕۆژی لێپرسینەوە نەبێت ڕاستیەکان ئاوەژوو بکات. دیارە سەرەنجام فیرعەون بڕیاری داوە موسا شەهید بکات بۆیە پیاوێکی ئیماندار لە خزمانی فیرعەون کە باوەڕەکەی شاردبۆوە تا ئەو کاتە وتی ئایا ڕەوایە پیاوێک بکوژن تەنها تاوانی ئەوەیە کە دەڵێت پەروەردگارم ئەڵڵایە لە کاتێکدا چەندەها بەڵگە و نیشانەشی لەلایەن پەروەردگارتانەوە بۆ هێناون و نیشانی داون خۆ ئەگەر درۆزن بێت ئەوە درۆزنیەکەی بەزەرری خۆی تەواو دەبێت خۆ ئەگەر ڕازگۆ بێت هەندێک لەو بەڵایەنەتان بەسەر دێت کە پێ ڕاگەیاندون بەڕاستی من دڵنیام کە خدا هدایەت و ڕێنمویی کەسێک ناکات زیادە ڕەو و درۆزن بێت واتە، گەر موسا درۆزن بوایە، ئەو هەموو پشتیوانیەی لێنەدەکرا لەلایەن خوداوە. هەروەها وتی، ئەی قەوم و هۆزم، ئەمڕۆ ئێوە دەسەڵاتتان هەیە بەسەر ئەم ناوچەیەدا و بە ئارەزووی خۆتان فەرمانڕەوایی تیادا دەکەن، جا بیربکەنەوە و تێفکرن، کێ دەتوانێت فریامان بکەوێت؟ کێ دەتوانێت ڕزگارمان بکات لە تۆڵە و سزای خودا ئەگەر یەخەی پێگرتین؟ فیرعەون قسەکەی پێ بڕی و وتی، من تەنها هەر ئەو ڕاو بۆچونە بە چاک دەزانم و لام پەسندە کە پێم ڕاگەیاندن من تەنها ڕێبازی چاک و دروستم نیشانداون ئەو پیاوەی کە ئیمانی هێنابووتی بێگومان من دەترسم ڕۆژێکتان بەسەر بێت وەکو ئەو ڕۆژەی بەسەر گرۆ و قەومە نالەبارەکانی پێشودا هات وەکو ئەوەی کە بەسەر قەومی نوح و عاد و ثەمود و ئەوانەی بەدوای ئەواندا هاتن جاوانە بێت خدا بیەوێت ستەم لە بەندەکان بکات و حەز بە تیاچوونیان بکات. ئەی قەوم و هۆزم، من بەڕاستی دەترسم لە ڕۆژی هاوار و ئاه و ناڵە و بانگکردنتان بۆ لێپرسینەوە، ڕۆژی قیامەت، ئەو ڕۆژەی کە هەموو لەبەری هەڵدێن و پشت هەڵدەکەن و هەموو سەرگەردانن، نازانن چی بکەن و ڕووبکەنە کوێ، کەس نییە پەناتان بدات لە خشم و قینی خودا. ئەوەشی خودا گومڕای بکات بەهۆی خراپەکاری خۆیەوە هیچ کەسی تر ناتوانێت هیدایەت و ڕێنموویی بکات سوێن بە خودا بەڕاستی کاتی خۆی یوسف بەڵگە و نیشانەی زۆری بۆ هێنان تا ڕێبازی خوداناسی بگرنەبەر کەچی بەردەوام لە گوماندا بوون بەرامبەرەو بەرنامە و ئاینەی کە بۆی هێنابوون هەتا ئەو کاتەی وەفاتی کرد ئەوسا وتتان ئیتر تەواو هەرگیز خودا دوای ئەم پێغەمبەری تر نانێرێت هەر بەو شێوەیە خودا کەسانی سەرکەش و گوناهکار و دڵدانەمەزرا و ڕاڕا گومڕا دەکات ئەو کەسانەی کە مجادلە و گفتوگۆ دەکەن دەربارەی ئاەت و فەرمانەکانی خودا بێ ئەوەی هیچ بەڵگەیەکیان بۆ هاتبێت ئەم مجادلە و گفتوگۆیە زۆر بێزرا و تاوانە لەلای خودا و لەلای ئەوانەشی کە ئیمانیان هێناوە هەر بەو شێوەیە خودا مۆر دەنێت بەسەر هەموو خاوەن دڵێکی خۆبەزلزان و ڕقەستوور و ستەمکاردا ئالە و گەرمەی قسەی ئیماندارەدا فرعون بە هامانی وت ئەی هامان برجێکی بەرزم بۆ دروست بکە بۆ ئەوەی هەندێک هۆکارم دەست بکەوێت هۆکاری بەرزبوونەوە بۆ ئاسمانەکان تا لەوێوە سەرکەوم و نهێنیەکان شارەزا ببم تا سەردانێکی خدای موسا بکەم و بیبینم هەرچەندە من دڵنیام کە درۆزنە هە بەو شێوەیە کار و کردەوە ناشرینەکان لە لای فیرعەون جوان کرا و لە ڕێبازی ڕاست و دروست لادرا بێگومان پیلان و نەخشەی نادروستی فیرعەون هەر لە زەرەردایە ئەو کەسەی کە ئیمانی هێنابوو دووبارە هاتەوە قسە وتی ئەی قەوم و هۆزەکەم شوێنی من بکەون بە قسەی من بکەن ڕێنمویتان دەکەم بۆ ڕێبازی سەرفرازی و چاکە و چاکەکاری ئەی قەوم و هۆزم، بێگومان ژیانی ئەم دنیایە تەنها بریتیە لە ڕابواردنێکی کەم، بەڕاستی ژیانی پاشە ڕۆژ و داهاتوو هەر ئەو شوێنی ئومێد و ئارام گرتن و حەسانەوەیە بۆ ئیمانداران. ئەوەی گوناه و هەڵەیەکی کردبێت تەنها بەقەدەر هەڵە و گوناهەکەی خۆی تۆڵەی لێ دەسەنرێت، ئەوەشی کە چاکەی کردووە لە پیاوان و ئافرەتان لە کوڕان و لە کچان لە کاتێکدا کە خاوەنی باوەڕی دامەزراون ئەوانە دەچنە بەهشتەوە و بێ سنوور و بێ حساب ڕسق و ڕۆزی هەمەجۆر و هەمەچەشنیان پێدەبەخشرێت ئەی قەوم و هۆزم ئەوە چییە؟ خۆ من بانگی ئێوە دەکەم بۆ ڕزگاری بۆ سەرفرازی بۆ بەهشت کەچی ئێوە بانگی من دەکەن بۆ خودانەناسی بۆ سەرگەردانی بۆ دۆزەخ بانگم دەکەن تا باوەڕم بە خودا نەمێنێت و هاوەڵ و شەریکی بۆ بڕیار بدەم بێ هیچ بەڵگە و زانستی و زانیاریەک لە کاتێکدا من بانگتان دەکەم بۆ لای زاتێک کە زۆر بەدەسەڵاتە و زۆریش لێ خۆش بووە شتێکی ڕاستە و گومانی تێدا نییە ئەوەی کە ئێوە من بانگ دەکەن بۆ لای خاوەنی هیچ بانگەواز و بەرنامە و پڕۆگرامێک نییە نە لە دنیادا نە لە قیامەتیشدا ئەوەش نابێت لە یاد بکەین کە بەڕاستیش گەڕانەوەمان بۆ لای خودای گەورەیە ئەوانەشی تاوانی زۆر ئەنجام دەدەن و سەرکەش و لە سنوور ترازاون ئەوانە نیشتەجێی دۆزەخن جا لە ئایندەدا ڕۆژێک دێت ئەم قسانەی منتان بێتەوە یاد ئێستاکەش من خۆم و کاروبارەکانم دەدەمە دەست خودا و پشت بەو دەبەستم چونکە بێگومان خودا بینایە بە بەندەکانی جا خودای گەورە ئەو ئیماندارە ژیرەی پاراست لە پیلانی خراپ و دڕندانەیان دار و دەستەی فیرعەونیش سزایەکی زۆر سەختیان توش بوو ئاگری دۆزەخە بەیانیان و ئێواران نیشانیان دەدرێت یاخود پیایاندا دەچزێنێت لە جیهانی بەرزەخدا ڕۆژی قیامەتیش فەرمان دەدرێت ئادەی تاقم و دەستەی فرعون بخەنە ناو ئێش و ئازاری زۆر ناخۆشەوە ئەو کاتە ئیتر شەڕ و کێشە دەست پێ دەکەن لەناو ئاگری دۆزەخدا لاواز و چەوساوەکان بە دەسەڵاتدار و لووتبەرزەکان دەڵێن خۆ بەڕاستی ئێمە شوێن کەوتەی ئێوە بووین ئایا ئێوە ناتوانن تۆزێک سزای ئاگرمان لەسەر کەم بکەنەوە لە وەڵامیاندا لووت بەرزەکان دەڵێن ئێمە هەمومان لەناو ئاگردا گیرمان خواردووە بێگومان خدای گەورە داوەری کردووە لە نێوان بەندەکانیدا و بڕیارەکانی بڕاوەتەوە ئینجا ئەوانەی کە لە ناو ئاگری دۆزەخدان بە فریشتەکانی کارگێڕی دۆزەخ دەڵێن داوا لە پەروەردگارتان بکەن تەنها ڕۆژێک سزا و ئازارمان لەسەر کەم بکاتەوە ئەوانیش لە وەڵامی داخوازیەکەیاندا دەڵێن باشە مەگەر پێغەمبەرەکانتان بە بەڵگە و نیشانەی ڕون و ئاشکراوە ڕەوانە نەکرابوون بۆتان هەموویان بە یەک دەنگ دەڵێن، بەڵێ ڕاستە، ئینجا فریشتەکان دەڵێن، دەی کەوابوو هەر داوا بکەن و بپاڕێنەوە، بێگومان داخوازی و پاڕانەوەی کافران بە هیچ ناچێت، تازە هیچ نرخێکی نییە و گیرا نابێت. بەڕاستی ئێمە پێغەمبەرەکانمان و ئەوانەشی کە باوەڕیان هێناوە سەردەخەین لە ژیانی دنیادا، هەروەها ئەو ڕۆژەش کە شایەتەکان شایەتی دەدەن، فریشتەکان شایەتی بۆ پێغەمبەران دەدەن، پێغەمبەران شایەتی بۆ بانگخوازان دەدەن، بانگخوازانیش شایەتن لەسەر خەڵکی. لەو ڕۆژەدا ستەمکاران تکا و پاڕانەوەیان بێ سوودە و کەڵکیان پێ ناگەیەنێت، نەفرین هەر بۆ ئەوانە و هەر بۆ ئەوانیشە جێگەی ناساز و ناخۆش. سوێند بە خودا، بەڕاستی ئێمە هیدایەت و ڕێنموویمان بەخشی بە مووسا و تەوراتیشمان هێشتەوە لەناو نەوەی ئیسرائیلدا تا پەیڕەوی بکەن و پابەندی بن. کردوشمانە بەهۆی ڕێنمووی و یادخستنەوە بۆ خاوەن بیر و هۆشەکان، ئەی پێغەمبەر بە ئارام و خۆڕاگر بە، چونکە بەڕاستی بەڵێن و وادەکانی خودا هەر دێتە دی، داوای لێخۆشبوونیش بکە بۆ گوناهەکانت، تەسبیحات و ستایش و سوپاسی پەروەردگاریشت بەردەوام ئەنجام بدە، بەتایبەت لە دەمەوئێواران و دەمەوبەیانیاندا. بەڕاستی ئەوانەی کە مجادەلە و گفتوگۆی سەرکەشانە دەکەن و بە ناشارەزایی لە ئایەتەکانی خودا دەدوێن بێ ئەوەی بەڵگەیەکی بەهێزیان پێبێت ئەوانە تەنها لە سینەیاندا خۆ بە زلزانین هەیە بە مەرجێک هیچ کات ناگەنە ئەو ئامانجەی کە هەیانە کەواتە تۆ پەنا بگرە بە خودا لە شەڕی خودا نەناسان چونکە بەڕاستی ئەو زاتە بیسەر و بینایە بەڕاستی دروستکردنی ئاسمانەکان و زەوی لە دروستکردنی خەڵکی زۆر گەورە و گرنگترە بەڵام زۆربەی خەڵکی ئەم ڕاستیانە تێناگەن و پەی پێنابەن و نایزانن کەسانی کوێر لە بەرامبەر چاو ساغەوە وەک یەک نین هەروەها ئەوانەی کە باوەڕیان هێناوە و کار و کردەوەی چاگەنجام دەدەن لەگەڵ ئەوانەدا کە تاوان و گوناه دەکەن چۆن یەک نین کەچی زۆر کەم خەڵکی تێدە فکرن و بیر دەکەنەوە و بەراورد دەکەن بەڕاستی ڕۆژی قیامەت بەڕێوەیە و هەر دێت، هیچ گومانیشی تێدا نییە، بەڵام زۆربەی خەڵکی ئیمان و باوەڕ ناهێن و باوەڕیان پێی نییە. ئەی خەڵکینە، پەروەردگارتان فەرموویەتی، ئێوە هانا و هاوار بۆ من بهێنن، ئەوە من دوعا و نزاتان گیرا دەکەم. بەڕاستی ئەوانەی خۆیان بە گەورە دادەنێن و لووتبەرزی دەکەن لە ئاستی پەرستنی مندا، لە ئایندەدا بە سەرشۆڕی و خەجاڵەتییەوە دەخرێنە ناو ئاگری دۆزەخەوە. خودا و پەروەردگارێ شەوی بۆ سازاندوون تا تیایدا ئارام بگرن و بحەوێنەوە ڕۆژگاریشی بۆ ڕۆشن و ڕوونا کردوونەتەوە بەڕاستی خدای گەورە خاوەنی بەخشندەی و ناز و نیعممەتی زۆرە بەسەر خەڵکیەوە بەڵام زۆربەی خەڵکی سپاسگوزاری ناکەن ئەو زاتە خدای ئێوەیە و پەروەردگارتانە بەدیهێنەری هەموو شتێکە هیچ خدایەک نییە جگە لەو ئیتر ئێوە بەرەو کوێ دەبرێن چۆن لا دەدرێن لە بەرنمەکەی هەر بەو شێوەیە لادرابوون ئەوانەی کە لە پێش ئەمانەوە دژایەتی ئایەت و فەرمانەکانی خودایان دەکرد و لە ڕێبازەکەی لایان دەدا و دژایەتیان دەکرد بەڵام کوان بۆ کوێ چوون چیان بەسەر هات خدا ئەو زاتەیە کە زەوی بۆ کردوون بە شوێنی سرەوتن و ژیان و حەوانەوە ئاسمانیشی بەسەرتانەوە ڕاگرتووە ڕوخسار و شێوازتانی نەخشاندووە بە جوانترین شێوەش نەخشاندویەتی لە ڕزق و ڕۆزی چاک و پاک و بەسوود بەهرەوەری کردوون، جا ئا ئەوەیە خودای پەروەردگارتان پاک و بێگەرد و بڵندە، ئەو خودایەی کە پەروەردگاری هەموو جیهانیانە. ئەو زاتە هەمیشە و بەردەوام هەر زیندووە، جگە لەو خودایەکی تر نییە، کە وابوو هانا و هاوار و نزاتان ڕووبەو بێت، ملکەچ و فەرمانبەرداری بەرنامە و ئایینەکەی ئەو بن، سوپاس و ستایش بۆ خودا کە پەروەردگاری هەموو جیهانیانە. ئەی پێغەمبەر پێیان بڵێ بێگومان من قەدەغەم لێکراوە ئەو شتانە بپەرستم کە ئێوە لە جیاتی خوددا هانا و هاواری بۆ دەبن لە کاتێکدا بەڵگە و نیشانەی زۆر و ئاشکرام لەلایەن پەروەردگارمەوە پێگەیشتووە و من فەرمانم پێدراوە بە ملکەچی خۆم بدەمە دەست پەروەردگاری هەموو جیهانیان ئەو خودایە لە خاک ئێوەی دروست کردووە لەوە دوا لە نوتفە کە بریتییە لە بەیەکگەیشتنی سەرەمێکوتەیەک کە بە چاو نابینرێت بە هێلکۆکەیەک کە بەقەدەر خاڵێکی بچووکە لەوە دوا دەبێتە خۆ هەڵواسەرێک پاشان دەرتان دەهێنێت کە منداڵێکی ساوان بەرەبەرە گەورەتان دەکات بۆ ئەوەی بگەنە ئەو پەڕی هێز و توانا و ژیریتان پاشان بۆ ئەوەی ببنە پیر و پەککەوتە هەشتانە پێش ئەوەی بگاتە یەکێک لەو قۆناغانە دەمرێت هەتانە دەمێنێتەوە بۆ ئەوەی بگاتە کاتێکی دیاری کراو خدای گەورە ئەم هەموو ڕاستیانەتان دەخاتە بەرچاو بۆ ئەوەی عقل و ژیریتان بخەنە کار هەرەوزاتە ژیان دەبەخشێت و زیندەوەران و گیان لەبەران دەمرێنێت جا کاتێک بڕیاری شتێکیدا هەرەوەندەیە کە پێی بفەرموێت ببە دەست بەجێ دەبێ. ئایا نابینیت ئەوانەی کە مجادەلە و گفتوگۆی نابەجێ دەکەن دەربارەی ئایەت و فەرمانەکانی خودا، ئەو سەرگەردانانە بەرەو کوێ لادەدرێن لە حەق و ڕاستی ڕوو لە کوێ دەکەن؟ ئەوانەی کە باوەڕیان نییە بە قورئان و بەو بەرنامە و ڕێبازەی کە بە پێغەمبەرەکانماندا ڕەوانەمان کردووە، ئەوانە لە ئایندەدا دەزانن چییان بەسەر دێت و خۆیان دەبیننەوە کاتێک کۆت و زنجیرەکان دەکرێنە گەردنیان و ڕادەکێشرێن بۆ ناو ئاوی زۆر گەرم پاشان ئاگریان پێ خۆش دەکرێت و دەبنە سوتەمەنی بۆی لەوە دوا پێیان دەوترێت کوانە شتانەی کە بە هاوڵتان دادەنا بۆ خدای باڵا دەست لە جیاتی خوددا دەتان پەرست بە کەساسی و خەجاڵەتیەوە دەڵێن لێمان ون بوون دیار نین بەڵکو ئێمە هەرناوی کەسی ترمان نەدەبرد دیارە لە ترسدا یا هەربیر و باوەڕی خۆیان فەرامۆش کردووە ئا بەو شێوەیە خودا کافران سەرگەردان و سەر لێ شێواو دەکات ئا ئەم بارودۆخەی کە ئێستا تیایدا گیرتان خواردووە سەرنجامی ئەو کەیف و شادی و سوڕ و سەمایەیە کە لەسەر زەویدا بەناحەق ئەنجامتان دەدا و کەشخەتان دەکرد بەسەر خەڵکەوە و نازتان دەکرد بەسەریاندا دەی لە قاپیەکانی دۆزەخەوە بۆ ژوورەوە ئەوەش بزانن ناژمرن تیایدا و بە هەمیشەیی تیایدا دەمێننەوە ئای کە شوێن و جێگەی خۆ بەزلزانەکان ناخۆش و ناسازە جا ئەی پێغەمبەر ئارامگر بە و دڵنیاش بە کە بەڵێنی خوددا ڕاستە و دروستە و هەردێتە دی ئەوسا یا ئەوەیە کە هەندێ لە هەڕەشەکانمان دژیان بە چاوی خۆت دەبینیت یاخود ئەگەر گیانمان کێشای تو وەفاتت کرد ئەوانە بۆ شوێ دەچن بەناچاری هەر بۆ لای ئێمە دەبرێنەوە ئەوسا بەتوندی تۆڵەیان لێدەسێنین بەڕاستی ئێمە پێش تۆ پێغەمبەرانی تریشمان ڕەوانە کردووە هەیانە سەرگوزەشتە و بەسەرهاتیانمان بۆ جێڕاویتەوە هەشیانە کە سەرگوزەشتە و بەسەرهاتیمان بۆ نەجێڕاویتەوە هیچ پێغەمبەرێکیش بۆی نەبووە مۆجیزەیەک پێش بهێنێت بەبێ مۆڵەتی خدای بەدەسەڵات جاکاتێک فەرمانی خدا هاتبێت ئەوە جێبەجێ کراوە بەڕاستی ئەو کاتە ئیتر ناحەق و نادروستەکان خەسارەتمەند بوون لەوێدا هەر خدایە کەماڵاتی بۆ ئێوە ڕامهێناوە تا هەندێکی بۆ سواری بەکاربهێنن و هەندێکیشی بۆ خۆراک سوودی لێوەربگرن هەروەها سوودی زۆری ترتان دەست دەکەوێت لەو ماڵاتانەدا بۆ ئەوەی بە سواری ئەوانە بگەنە ئەو شوێنانەی نیازتان لە دڵدایە بیگەنێ و کاروباری خۆتان ئەنجام بدەن جا بە سواری ئەو وڵاخانە و کەشتیش هەڵدەگیرێن هات و چۆیان بۆ ئاسان کردوون ئەو زاتە بەڵگە و دەسەڵاتی خۆیتان نیشان دەدات جا بە چ بەڵگە و نیشانە و معجزەیەکی خودایی ئێوە بڕوا ناکەن و دژی دەوەستن ئایا ئەوە بە زەویدا نەگەڕاون تا تەماشا بکەن کە چیمان بەسەر قەوم و خەڵکانی پێش ئەماندا هێناوە و سەرەنجامیان چۆن بووە ئەوانە زۆر لەمان زیاتر بوون و هێزیان لەمان زۆرتر بوو شوێنەواریان لە زەویدا ئاشکراتر بوو بێگومانە و کار و کردەوە نادروستەی کە دەیان کرد هیچ فریایان نەکەوت و ڕزگاری نەکردن جاکاتێک کە پێغەمبەرەکانیان بە بەڵگە و نیشانەی تەواوەوە بۆیان ڕەوانە کرا لە جیاتی ئەوەی باوەڕیان پێ بهێنن خۆیان دڵخۆش کرد بەو ڕاددە کەمەی کە لە زانست و زانیاری هەیان بوو سەرنجام هەڕەشەی خوددا لەسەر زاری پێغەمبەراندا یەخەی پێگرتن و ئەوەی کە ئەوان گاڵتەیان پێدەکرد دەستە و یەخەیان بوو فەوتاندنی جاکاتێک کە تۆڵە و سزای ئێمەیان بینی و دڵنیابوون کە ڕزگاریان نابێت وتیان ئیتر ئێمە باوەڕمان بە تاک و تەنهایی خوددا هێناوە جگە لەو کەسی تر ناپەرستین بێ باوەڕیش بووین بەو شتانەی کە دامان نابوو بە هاوەڵی خودای پەروەردگار و پەشیمانین. جا بێگومان ئیمانی ئاوا سوودی نەبووە بۆیان کاتێک تۆڵە و خەشم و قینی ئێمە دەبینن و لە ترساندا باوەڕ دەهێنن، چونکە ئەمە بەڕاستی بەرنامەی خودایە بۆ بەندەکانی بە درێژایی زەمانەت دەبێت لە تەواوی ئازادیدا بێ ترس و زۆر باوەڕی پێ بکەن. باوەڕی تەنگانە و کاتی تیاچوون پەسەند نییە ئا لەو شوێنەدا ئیتر کافر و بێبڕواکان خەسارەتمەندی و زەرەری بێسنووریان بۆ مایەوە